بسم اللە الرحمن الرحیم ئەم کاتەوە ئەم کاتەکتان شاد بی سەرانی خۆشەویست خۆشحاڵین کە لە بەرنمەیەکی تر لە بەرنمەکانی ستۆدیۆی ئامانج بە خزمەتی بەڕێز و ئێوەی بەڕێز و خۆشەویست شادەبینەوە بەرنمەی ئەم جارشمان کۆتا بەرنمەیە تایبەت بە قوتابیانی پۆلی دوانزە کە دەچنە پەیمانگا و زانکۆکان و ئومێدەکەم ژیانێکی سەرکەوت و ژیانێکی تەندروست و داهاتویەکی باش و ڕێکوپێک و پیشە و دامەزراندنێکی باش بێت کە بتوانن خزمەت بە خۆیان و بە کۆمەلگا بکەن و وە کۆمەلگا ئاوادان و ڕووناک بکەنەوە. لە بەرنامەی پێشوە گەشتینە ئەو بابەتەی کە هەشت بنەمای سەرەکی بۆ بەدەستێنانی ئیش و کار واتە دامەزراندن چونکە هەموو شتێک تواناکانی مرۆڤ دەیسەلمێنێ یەکەم خاڵ هەمیشە وتما باسمان کە تا سێم خاڵمان باس کرد بە خێرای دەچینەوە بەسەریا هەمیشە هەوڵی بەرەو پێشچوون و پەرپێدانی تواناکانە بدە بخوێنەرەوە لەبارەی پەرپێدانی تواناکان و بەرزکردنەوەی توانا و شارەزایە کەسی کۆمەڵایەتەکان متمانە بەو چەند کاتژمێری زانکۆمەکە کە زمانی ئینگلیزیت پێدەبخشێت چونکە بۆ ئێمە دەزانی نۆک وتما گەسی جمعە یاختا سی هەفتە ئینگلیزیش خوێنیت ئەمە ڕاستەکەی ئەکاتە کڵە سی سعات یا سی چل سعات ئەگە چل سعات چل پێ سعاتش بێ ساعت و نوێکیش بێ چل پێ سعاتەوە زیاتر لە 25 سعات یعنی بۆ امتحاناتە بۆ بەحسە بۆ کۆمەڵە حاڵت کە دەبێنێتەوە ئەوەی کە بۆ فێربوون و فێرکاری و بۆی علم و زانست و زانیاری لەوەری بۆی توانا و شارەزای و مهارەی زمانی تیاوەرگری لەوانەیە بگەڕێتەوە سەر پێنج کەمتر لە پێ ساعتیش کەواتە دەکرێ اعتماد خێنە سەر خولی فێربوونەکان لە زمانی ئینگلیزیەوە پەرەی پێ بدەین و بتوانین استفادە لەوانە بکەین ڕاستە لەوانەیە بە پارە بێ بەڵام تۆ دەوە دەزانیت کە هەموو بوارەکان وردەوردە وای لێ دێ پێویستی بە زمانی ئینگلیزی و پێویستی بە زمانەکانە و بۆ بە بەشێ لە کەلتور و سەقافەت کە دەدۆ دەڕۆیتە هەر وڵاتێک دەبێ زمانی ئەو وڵاتە بزانیت کەواتە ناکرێت تۆ بتەوێ ببیتە مامەسای زانکۆ ببیتە دکتۆر ببیتە حتا ببیتە ماوەسایەکی احتیادی دەبێ بەشی خۆت ئینگلیسی بزانانی خاڵی چوار هەم لەو بنەمایانەی کە بۆ سە بنەمای سەرەکی بۆ بەدەست یان پێ بدە و بە تایبەتی لە بوارەکانی دەربڕین و تارداندا بۆچی لە بوارەکانی دەربڕین و تاردانە چکە بۆ ئێمە ئەم دوانە خەڵکی ئێمە خەڵکی بە تایبەتی خەڵکی شەرق خەڵکی وڵاتانی ئێمە ئێستا گیرۆدەی دەستی ئەم ئەم دوو بابەتەن یعنی ئەم دوانە دوو خولی سەرەکین کە دەتوان لە NLP بیخوێن لە خولەکانی لە سنتەر و مەراکزەکانی تایبەت بە NLP و توێدخستنی توانە توانە شاراوەکانی مرۆڤ ئەویش دەربڕین و تاردان ئەم دوانە دوو بابەتی سەرەکین گۆش پێگەێنانی شخصێتی مرۆڤن مرۆڤ چەنێ بتوانێ جاری وایە عیلمی زۆر زۆر پێ بەس ناتوانێ دەری بڕێ ئوسلوبەکانی تەواو نییە شێوازی وتاردانەکەی تەواو نییە لە کەیە پێویستی بە پێویستی بە لە کەیە پێویستی بە تووڕەبوونە تووڕە تووڕە نابێت لە کەیە پێویستی بە نەرمونیانێ نەرمونیان نییە لە کەیە پێویستی بەوێت هەڵسوکەوتەکانی تەبیعی بێ لەگەڵ خەڵکان مەسەلە بۆن منە بە ینی خەڵکی ئێمە لە دەربڕینا بۆیە شەرمنە هەندێ یعنی هەندێک کەسمان وا هەستەکەین کەوەڵا ئەگە زۆر قسە بکەین ئەوە مانای ئەوەیە ئێمە هەندێکم ناکەم و کوڕیمانتیانە بەڵکو وەزانی چۆنە ئێمە دەمانەوێت ئەم بابەتە بمانگەێنتە چڵەپۆپەی ژیان بمانە ئەو ئەوەی کە لە ناخمانە بیڵێن بە خەڵجاروێ خەڵ بەهۆی ئەوەی کە ناتوانێت ناخی دەرببڕێ بۆ خەڵ حەقەکەی دەفەوتێت جاری وایە مشکیلەیەکی هەیە ناتوانێت دەری بڕێ بۆ کەس خۆی خۆی ئەکوژێت تووشی خۆ ئەو ئەو خەم و خەفەتانەی کە ئێمە ینی تووشی مشتمەعی ئێمە بۆ کوجاری پێشوتم پێویستە عنی بەپی دراسەکە کە دەوترێ خەڵکی عێراق لە سەداسی پێمە لە سەدا 45 دەبێت سەردانی دکتۆری نەفسی بکە ئەمە ئێمەش دەگرێتەوە هەمومان دەگرێتەوە بۆ ئەوە نییە کە تۆ بتوانیت مەسە تووشی حاڵەتی تێکچوون و شێتی و مەسەلە بۆم ئەوانە بووی نادا عقلت لە دەساوی نا مشکلەیەکت هەیە ئەم مشکلە بە تۆ چارەسەر ناکرێت ڕێگاکانی چارەسەری نازانی مێشکت لە ئاسیا وەکەڵێ وەستاوە لە حاڵەتێ لە حاڵەتەکان توانە و خیبرە و شارەزایەکانت لە ئەوەندا وەستاوە لەو حدودا ناتوانانی تەجاوزی ئەم ئەم حاڵەتە بکەیت زۆر تەبیعیە ئیستشارە ئەگەر بە دکتۆریش نەبێ بە ڕەفیق و برادر و کەسێکی دنیا دیدە بکەی کەواتە تەعاملکردن لەگەڵ حاڵەتەکانە خۆت قازانجی لەکەی شاردنەوەی حاڵەتەکان شاردنەوەی کیرگرفتەکان خۆت زەرری تیاکەی وەکو چەندجار ئەمە ماوتە کوردەواری کە دەڵێ ئەگەر خەمو خەفەتێکت دەبوو خەوێکی خراپت بینی مشکلەیەکت دەبوو یا بەسەرە خەوێکی خراپت بینی بڕۆ بیگەڕۆ بۆ ئاو بۆچی بیگەڕتۆ بۆ ئاو ئاو بێدەسەڵاتە بەڵام بۆچی لەبەرەوە نەفسیە مەلجەئ ئەدۆزێتەوە بۆ ئەوەی ئەوەی کە لە ناخیاتی دەری ببڕێ واتە کەسێ بۆیە هەندێک کەس هەندێک دکتۆری نەفسی ئەوانەی کە لە بواری علم نەفساییشەکەن زۆربەی ئەو کەسانی کە دەچن بۆ لە جاری یەکەم جار داژن بە پێ سعات گوێی لێگرن بە پێ سعات پێیان خۆشە ژیانی خۆیانی بۆ بگەڕێنێتەوە بۆ لەبەرەوە تا ئێساتە کەسێ نەبوو گوێ لە گرێ لەم کابرار تووشی نەخۆشی نفسی بووە بۆیە زۆربەی ئەو کەسانی کە لە لە حکومت دەبێت خەمی ئەمە بخوا ئەم حکومەتی کە ئێستا ئێمە هەمانە دەبێت خەمی ئەمە بخوا ئەم یعنی شتێ بدۆزێتەوە کە ئەوانەی دانەمەزراون مەلجە ئێ بدۆزێ ڕێگایەک ئوسلوبێ شێوازێ بدۆزێتەوە مەکانێ بدۆزێتەوە کە ئەمانی کە دامەزراون ئەوانەی کە دانەمەزراون و تەقەڕجیان کردووە لە ماڵەوە دانیشتون تووشی نەخۆشی نەفسی نەبن بۆ؟ چونکە بۆ کابرا مەسەلە بۆ نمونە ئەوەندە بەم هەموو خەیاڵاتە و بەم هەموو وەکەڵە خەیاڵە عقلی و نەقلی و خوێندویەتی بیری کردۆتەوە دەبێتە چی ئامانجەکانی چیە خەیاڵی بینی و فلیمی لە مێشکی خۆیان دەرکردووە هەموو شتەکانی حاضر کردووە کە تەخرجی کرد ئەبێتە چی بێتە پاشای ماڵ و پاشای خێزان و پاشای وڵات و دام و دەستگا بەڕێوە ئەبا و خزمەتەکە ئەم علم و زانست و زانیاری و توانا و دڵسۆزەی کە هەیەی لە پێناوی لە پێناوی کۆمەلگا ئێستا حاڵەتەکە عکسی ئەوەیە بۆیە دەبێت یەکێک هەبێ بۆیە وا باشە حکومت بیر لەو بکاتەوە کە ئەمانەی کە لە ماڵەدان شتێ بدۆز کە بیبێن چکە بۆیە زۆر جار کە دەوتریانی هەندێک کەس دەبین ڕفی قوبرادری ئێمن لەش ماڵ و دامەزراوی دانەمەزراون هیچ ئیشان ینی تەخەڕجی کردوە بۆیە کە دەیبینی بە تایبەتی بەسە چینی ئافرەت زیاتر یا بچگە پیاو دەچێتە دەرەوە پیاو دەتوانێت هاچۆک بەڵام ئافرەت لە ماڵەکە دانیشتووە هیچ ئیشی نییە تەخەڕوجی کردووە جاران ئەچوو بۆ جامی ئەو بۆ مەحەد ئێستا ئەوەشی نەماوە ئەگەر بچێتە دەرەوەی لە حاڵە سەردانێک بێ بۆیە کە کاتێ دەڵی بۆ داناڵە و خۆزگای دامەزرامایە بە بەلاش واتە هیچ حکومت هیچ ئەمکاناتی بۆ سەر نەکردایە بەس چی بوو بەس بچوومایەتە دەرەوە بە شتێک و مەژغۆڵ بوومایە بۆیە دەکرێت بە تایبەتی ڕێکخراوەکانی کۆمەلگەمە دەنی ڕێکخراوەکانی تایبەت بە پەرپێدانی مرۆیی کەڵێ ڕێکخراوە حتا ڕێکخراوەکانی حکوومەت کە هەیە دام و دەستگاکانی حکوومەت بیرێ لەمە بکەنەوە وە تەکرێت تۆ کە گەرەتەوێ باش بی و چاک بی پەرە بەم دوو لایەنە بدا هوەری دەربڕین لەگەڵ هوەری وتاردان چونکە بۆ خەڵکەیە زۆر علمی پێ بەس ناتوانێت وتارەکە بگەینەتە کەڵێ گوێگرەکانی بۆیە زۆر جار دەچی دەڵێن فلانەکە زۆر زیرەکە تەمەنی ئەوەندەیەش ئەوە شارەزایی هەیە لە عیلم و زانست و زانیە بەس کە دەڕۆیش گوێ لە خوتبەکەی ئەگری گوێ لە وتارەکەی ئەگری گوێ لە سیمینارەکەی ئەگری گوێ لە کتێبەکەی ئەگری کە ئەی خوێنێتەوە گوێ لە هەر حاڵەتە بە کە باسەکەی هەستەکەی کە لەوانەیە ئەمە ڕاستە زیرەکە علمی پێجار وە خەڵکەکە ئەوەنە علمی پێدەوێ هەموو علمەکە بێکجار هەڵڕژێنێ بۆیە دەکرێت ینی ئێمە ئەم هوەرانە فێربین خاڵێکی لەو خاڵەکە لەو خاڵانێکە هەشت بنەمای سەرەکیە بۆ بەدەستێنانی ئیش کە ئەویش قسە لەگەڵ ئەو کەسانە دەکە کە ئەوی شەر دەکەن تۆ خەونی پێوەدەی من خەونم ئەوەیە مەسەلە بۆن بوومە ئەندازیار دەبێ بڕۆم جارێ لەگەڵ ئەندە کۆمەڵ ئەندازیارە تەفاهم کەم قسە بکەم ئەوان چۆنیان کردو چیان نەکردووە چۆن ئامانجەکانیان بەدەستێنەوە چۆن ئیشەکانیان کردو چۆن لەگەڵ پرۆژەکان ئایشیان کرد چۆن لەگەڵ خاونکە کێڵگەکانە ئیشیان کرد لەگەڵ خاوەن پرۆژەکان و خاوەن ئیشەکانە ئیشان کردووە کەواتە دەکرێت من بڕۆم قسە خیبرە لەمانەوە وەرگرم بڕۆم قسەیان لەگەڵکە من خەونم ئەوە بۆ ڕۆژێ لە ڕژا بم بە ئەندازیار خەونم ئەوە بووە ڕۆژێ لە ڕژا بم بە دکتۆر بم بە مامۆسای زانکۆ بم بە مامۆسای بنەڕەتی ببم بە هەر حاڵەتێ لە حاڵە بم بە مامۆسا لە بواری ئەلکترۆنێت و حاسی حاسی بە و کۆمپیوتەرە بۆیە دەبێ بڕۆم قسە لەگەڵ ئەمانە بکەم شارەزایەکانی ئەمانە وەرگرم خاڵی شەشەم کە لە باسم کرد هەوڵ بجە جگە لە پسپۆرەکە شتی تریش فێر بیت یعنی ناکرێ بڵێ وڵا کاکە من ئیشی مەسەر بوون دەرزوتنەوەی لە غیری دەزوتنەوە توانای هیچم نییە بۆیە زۆر جار کە دەوترێ مەسەلە بۆن منە فلانە ئیشی ترکە ئەڵێ وڵی من مامەسامیچم بۆ ناکرێ من دکتۆرم بەخوا هیچم بۆ ناکرێ قەینا هیچت بۆ ناکرێت بەس خۆ دەبێ ئەی کوردواری خۆمان بە دەڵێ لە شتێ هەموو شتێ بزانەوە لە شتێک لە هەموو شتێکی بەشێکی خۆت بزانە کەواتە دەکرێ بەقەدەر پسپۆرەکەی خۆت هەموو شارەزایە کتەبێ بەڵام لە مقابلا چ دەبێ لە مقابلا کۆمەڵشتی کە شارەزابی تۆگەل سیارت کڕی دەبێ هەندێک لە فیتەری بزانی خۆ ناکرێ مەسەلە بە لە دەشتێکی وڵە پان و بەرینە تایەکەت پەنچەر بووە حاڵەتە لە حاڵەتی گرانە برغویەکیش بێ نەتیجێکی یان شەحنێ بێ بۆیە دەبێت تۆ بەشی خۆتشت فێربی خاڵی حوتەم چاودێری سەرکەوتەکان بکە لە کارەکانیان و ژیانیان خوێنەرە کۆمەڵێک کەسن سەرکەوتون لە بوارە یاخود حتا سەر نەکەوتەکانیش کۆمەڵێ بواریان هەڵبژادە لە بوارەکەی تۆ نزیکە یاخود لە بوارێک و نزیکەکە یا لە بوارێکە شارەزا نەبوون تێک شکاون سەرکەوتو نەبوون شکستیان خواردو یا سەرکەوتو بوون هەردووکیان ژیانەکانیان بخێنەوە تێبینی و مراقەبەی ئیشەکانیان کە چۆن ئیشەکانیان ڕێکەکەن کەسی وای هەیە نە خوێنەوارە سەد کرێکاری لە بەردەست هەیە کەسی وای هەیە خوێنەوارە دوو کرێکار لە بەردەستیان ناتوانێت داوام بکە کەواتە ها علاقەی بە چی و علاقەی بە ئوسلوب و تەعاملکردنەوە لەگەڵا هەیە بۆیە کەسی وا هەیە خوێنەواری نیە وڵاتێکە با بەڕێوە مەسەلە بۆن منە شەریکێ دەبا بەڕێوە حزبێ دەبا بەڕێوە وڵا ئیدارەی بەعنی بەشە لە بەشەکانەکە هەموو ئیشەکانیشی وەکو خۆی وایە وەکو کوردواری خۆمان وەکو سعاد وایە چۆن ئەڵێ یابان مەسەر ئەوە ئەوش بە هەمان شێ وایە بەڵام لە ئەنجامە لە ئەنجامە چی کردووە خیبرە و شارەزایی هەیە بۆیە تۆ چاودێری سەرکەوتەکان کە ئەو سەرنەکەوتەکانکە و ژیانیان بخێنەوە بزانە چۆن سەرکەوتو بوون و لە چیا شکستیان خواردووە خاڵی هەشتم لەو هەشت بنەمایەک سەرەکەی کە پێویستە ئێمە ڕەچاوی بکەین لە بەدەستێنانی یاخود بۆ بەدەستێنانی ئیش ئەوش ئەوەیە خۆت فێری کۆمپیوتەر و بەنامەگرنگ و پێداویستەکانی بکەم تۆ سبینە دەبی بەڕێوەبەری یاخود بەڕێوەبەری کۆمپانیاک دەبی بە مامۆسا دەبی بە هەر شتێک لەو حاڵەتانە دەبێ فێری کۆمپیوتەر بی وەکو جاران نەماوە ئێستا هەرچی شتە لەسەر سیستەمی کۆمپیوتەرە ڕۆ بە تایبەتی هەندێک بەرنامە هەیە بەرنامەی وەردا ئەگزڵا داخلکردنی مەسەلە بەیاناتە کە ئێمە باسی ئەەکەین وە ئەو حاڵەتانەی کە پێویستە و ضرورە بەڕاستی ناکرێت ئێمە گرنگی پێ نەدەین بۆیە دەبێ ئێمە احتیمان بە بە تایبەتی بوارە تایبەتی جاریان بۆسە مۆبایل یعنی مۆبایلی وادا هاتۆ بۆ خۆتانەزانن نیوەی علمی دنیای تیا جێ بێتەوە بۆیە دەبێت لە بەردەستا تۆ لی بزانانی ئاگاداربی ناکرم ناڵەکە لی بزانێ بۆ خۆت بەسە بڵێ وڵام ناڵەکەم لە جاری وایە نەفری وایە هەر بۆ بۆ هەندی حاڵەتی تایبەت پێڵی کاکە لێزە نەوەڵە هەروە کڕی مەز بخوام ناڵەکە لە من شارەزاترە ئاخ خۆت ناکرێ ئەم حاڵەتە هەروەها بڕە دەبێ ئێمە بۆ خۆمان گەر دەمانەیە ئیشێکی گونجاو چاک بەدەستبێنی دەبێ خۆمان فێری کۆمپیوتەر جگە احتیمالی هەیە ئێستا لەم وڵاتە ئێمە لەوانێ کەمتر احتیمامی پێ بدرێت بەڵام لە وڵاتەکانی ترا یەکێک لە مەرجەکانی دامەزراندن بۆ ئەوەی ببیتە کارمەندێ لە کۆمپانیا لە مینی مارکێتێ لە سۆپەر مارکێتێ لە مغازەیەکی گەورە کە هەمانە یەکێک لە مەرجە سەرەکیەکان ئەی سەرەکیە زمان لەگەڵ چیا لەگەڵ کۆمپیوتەرە تۆ دەتخەنە سەر کۆمپیوتر دنیا و لە لای ئێمەیە کە لەوانەیە کۆمپیوتەر بەکەن لە وڵاتانە ئەگەر کارتێکی مۆبایل کرد دەبێ بە دەبێ بە بە کۆمپیوتەر بکری قەڵمێکی جافە کڕە بێ بە کۆمپیوتەر بکریواتە حساباتەکەت بە کۆمپیوتەرە دەنەوە یا باقەکەت بە کۆمپیوتەر ئەدەرەوە بۆیە دەبێت تۆش هەر لە ئێستاوە خۆت فێری ئەو حاڵەتانە بکەی وە خۆت فێری ئەو بابەتانەکەی خاڵێکی کە لە خاڵی حوتەمەکە باسمە باسەکەیت ئەوی ژەوەیە ئەوە باسی جانبی خوێندنەوە باسی ناو قۆناغی ناو جامی ئەو پەیمانگاکانەوە ئێستا دێینە سەر خاڵی حەوتەم کە دوور لە خوێندن و فێربوون ئێمە هەدەفی یەکەممان گرنگی یەکەممان خاڵی گرنگی یەکەممەی تەمەنمان لە زانکۆ بریتە لە خوێندن ئەوە منافەسەی نییە ئەوەکو کوردەواری خۆمانە زۆرجار لە بازاڕەدا حەلی نییە هەر دەبێ بە چی بکەی هەر دەبێت تۆ خەریکی خوێندن بەڵام لە مقابلی ئەمە کۆمەڵێ کاتمان دەمێنێتەوە بۆچی بەکاری بێنین ئەوش ئالێرە خۆی دەبینێتەوە بۆچی؟ ئە یەکەم، ئایا چالاکی خوێندکارەکان کات بێ فیڕۆدانە، ئەمە حە حە خاڵێکە کە زۆر دایک و باوک زۆر بە تایبەتی خوێنەوارەکان دەیدەن بە گوێی تەلەبەکانە دەیدەن بە گوێی ئەو تەلەبە بەڕێزانەی کە دەڕۆن بۆ قۆناغەکانی تری خوێندن بۆکو زانکۆک و ماستەرۆک و پەیمانگەیە هەر بابەتە لە بابەتەکانی تر ئایا قۆن چالاکی خوێندکارەکان بەشداریکردن لەو چالاکیانە کات بە فیڕۆدانە بە تاکیدی نەخێت لەنا ئەو ڕێکخراوەی تویا خود لەنەوەی کە بۆ خۆ دروستەکەی بەرجار و ڕێکخراوە بێکە یعنی باسی حزب و باسی کۆمەڵ نا بەڵام دەکرێت ئیسفادیان لە بکەیت چونکە بڕۆ سەرکردە جیهانەکان زۆربەی زۆریان لە ڕێکخراوە قوتابێ و خوێندکارەکان و پێگەشتون و گەشتونەتە چڵەپە بۆ گەشتە قیمەوە گەشتونەتە توانیانە قۆناغی ژیان یاخود ژیان بگۆڕن یاخود سیستەمی وڵات بگۆڕن یانە ئەکادیمەکان لە ناو جامیعەکانە لە ناو پەیمانگاکانە هەیە یاخود لە دەوری لە دەرۆی پەیمانگاکان و زانکۆکانە هەیە دەبێت تۆ بتانی ئەسپی خۆتی تیادا تا بدەیت تواناکانی خۆتی تیادا بدۆزیتەوە هەوڵی باندوبوونی تیادا بدەیت بۆ ئەوەی شخصێتت کە هاتی دەرە شخصێتێکی علمی ڕاقی بێ شخصێتێک بێ نەک مانوو بێ بەهۆی زانکۆوە چونکە خبۆ خەڵکێکمان هەیە کە لە زانکۆ دێتە دەر دەڵی کۆڵی کێشاوە یعنی کە دێتە دەرڵێ ئۆخەی کە زانکۆم تەواو کرد باعلم لە احتیمالێ لە سەدا پێنجی علم و زانست و زانیاری فێر نەبووبێ بۆیە دەکرێت تۆ بەشداری کە چونکە احتیمان ناوێ قیت سەر هەر منهجەکانی ناو زانکۆ بەڵکو احتیمات قیتە سەرچی کۆمەڵی ئەکادیمیای تر ئەکادیمیای علمیە کادیمای ئەدەبی ئەکادیمیای زانستی کە وتمان ئەکادیمیای هەر ئەکادیمیاکە ئەکادیمەکانی پەرەپێدانی توانان مرۆیەکانە هەر ئەکادیمێک ترە خاڵێکتر لەو خاڵانە کە پێویستە بەشداری تێدا بکە قوتابی کە ڕۆشتەوێ بۆ ئەوەی ئاسوودە بێ بۆ ئەوی تعامل لەگەڵ خەڵکەکە بێ بۆی کەسێکی کۆمەڵایەتی بێ گیرروگرفتەکانی لەبیر بەرێتەوە گەر گیرروگرفتی دووریە گیرروگرفتی بێ پارەیە گیرروگرفتی حتا گیرروگرفتی زەواجە گیروگرفتی دڵداری بەسەر هەندێک حاڵەت و خۆشەویستیە کە باسەکرێ پێویستە تۆ بۆ خۆت هەندێک حچگە مرۆڤ وەکو یەکێ لە پیاوچەکان دەڵێ دەروون ئەگەر سەرقاڵی نەکەی بە کارە چاکەکانەوە بۆ خۆی ڕێچکەی خراپەکانە گرێتە بەر کەواتە دەکرێ ئێمە لە یانە وەرزشەکانە بەشداربی لە فیسڤالە وەرزشەکانە بەشداربی لە چالاکی وەرزشەکانە چالاکی تۆپی پێ چالاکی قوتابخانەیە هەر چالاکە لە چاکەکانە کە لە ناو زانکۆ هەیە پێویستە بەشداریکەن بە گوێری توانا و حەزەکانی خۆمان خاڵێکتر لەو خاڵانە کە دەبێت ئێمە بەشداری تا بکەین لە دوور لە خوێندن و فێربوون ئەوش کە ئەوش ئامانجەکەی چییە ئامانجەکەی فێربوونە بە هەمان شێوە یانەکانی ئەوەی کە تااقەتی هۆنراوە و نووسین و دەرکردنی گۆڤار و ڤستیڤاڵ و چالاکی و بوو مەعریف حەفلە و کەڵێ حتا ئەو شتانی کە ضرورن لەناو زانکۆ ئەنجامدا ئەگەر تااقەت و حەزو ئارزی هەبێ کات بە فیڕۆدان نییە بەڵکو دەتوانێت چی بکە دەتوانێت بەشدار بێ گروپە گەڕۆکەکان ئەم گروپانە ئێمە دەتوانین من زۆر تەرکیزەکەمە سەر ئەم حاڵەتەوە لەو خولانەی کە لەم موددەتە بە بۆ بۆ پۆلی دوازەکان کردومانەتەوە ئەم بابەتەمان پێوتون زیاتر احتیمادمان خستۆتە سەر ئەم ئەم خاڵی کە ئێستا باسم ئەوش گروپە گەڕۆکەکانە مرۆڤ هەمیشە ئامانجێکی هەیە کە ئەوش خزمەتکردنە خزمەتکردنی خۆی و کۆمەلگایە دیارە خێزان و خزم و کەسکارەکەشەچێتە باری کۆمەلگاوە ئەگەر بە خۆشی حسابی نەکەیت بۆیە هەندێک گروپەیە دەتوانانی تۆرێ درستیکەیت دەتوانین تۆ سەرچاوی سەرەکی جوڵێنەری ئەم حاڵەتی بەهرەیەکت تیا مەوجودە حەزێکت تیا مەوجودە مەی شارۆ لە مشکی خۆتا وەرەبی کە گروپێکی بۆ دروستکە ئەم گروپە گروپی تەوعێ خێزانە جا گروپی مەسەرە بۆ نمونە ڕێکخراوێکی توانی ئەو گروپی تۆ کە ئێستا دێمە سەری ئەو گروپی تۆ احتیمانی بێتە گروپێکی جیهانی و گروپێک بتوانێت هەموو باسیەکەم خاڵەکە با بمێنێ بۆ دوای ئەم دوو خاڵەکە باسەکەم چگە ئەو گروپە پەیوەندی بە نمونەیەکی دێنمەوە لە سەری چارەکانی کە خزمەتی کۆمەلگاکە هاتوچۆی مزگەوتە سەردانی کردنی مزگەوتە خەڵکێکمانەی ئەڵێت ینی هەندی حاڵەتی دەرونی ڕووی تێکگاڵە وڵاپانە چی بۆ مزگەوتی کورە هەر لێرە خۆمان جەماعەتەکەین و پێویست ناکا و کورە وڵاتێ خۆ کەسی بۆ خۆی نوێژی خۆی بکاو ئادەی باشە ینی مەسەر چالاکیانی خزمەتکردنی کۆمەلگا وەکو وشیاری هاتوچۆ و شاری ختەن درستی خوشاری هەڵبژاردن و شاری خزمەتکردنی مەسا ئاوارەکان خزمەتکردنی ینی دار و درەخت و ژینگە و ئەوانە هەمویان دەتوانانی ئەمە سفادی کاری ڕاگەاندن ئەو کارەیە کە مرۆڤ ئەتوانێت لەوێ خۆی تابدۆزە جاریکە بۆ لەوێ سەیرەکەی گۆڤار دەرەچێ سەیرەکەی گۆڤاری وڵێ نامیلکەی دەستی نامیلکە دەرەچێ یا مەسەلە بۆ نمونە یعنی ئینسانەکان لەوێ کۆمەڵێ حیمانی پێ شش کەس ڕێ بکەون لەسەر یادی بە شتێکە علم و زانست و زانیاری و خبرەیەکمانێ با لەم جامیعە خەڵی سفادی لە بکە توانایەکمانێ بە خەڵی سفادی بکە بو لە بواری ڕاگەاندنە خۆ کۆڕ و سمینارە گرین سمینار بۆ خەڵگەگری سمینار بە گروپەکانە گرین مامۆسای دەروی جامیعات داوەتەکەین خولی ئەنەڵپی ئەەکەینەوە لەناو کەوات لەناو زانکوا کەواتە مەڵێ ئەمە کاتم بە فیڕۆ وڵی کاتم نییە تەلەبی وا هەیە هاتووە لە وڵی من کاتم نییە کە دایشە نیشە سیرەکەی سێ سعات خەریکی مۆبایلە سیرەکەی سێ سعات خەریکی فەیسبوکە دایمە گەر خەتەکەی بکەیت و دایمە لەسەر لەسەر خەتەوە توانیت چاتی لەگەڵا بکەی بۆچی لەبەر وەڵی کە قسەیش لەگەڵی با دەورەیە بکەین و شتێکی ئاوا مەسە خزمەتێکی کۆمەلگا بکەی خزمەتێکی ئەم تەلەبانەکەی کە لە داخلیا خزمەتێکی ئەم تەلەبانەکەی کە لە ناو مەکتتەبانە وڵی کاتم نیە بەخوا مەجالم نییە وەڵی نییە یەکدنە کاتمی بەخوا وەزیفشم زۆر زۆر بەسرەیە بەڵامگە تااقەتی ببڕۆ سەر فەیسبوک سێرەکەی دایمە لە فسەر فەیسبوکە و ئەتوانین چاتی لەگەڵاکەیت ڕێکخراوە قوتابێ جیهانەکان کە تۆ دەتوانی لێوە ببیتە ئەندام و لێو بتوانیت وزە و توانەکانت بگاتە ڕێکخراوەکانی تری دەروی جیهان و بتوانیت سفادەی لە بکەیت جا بۆ ئەمە نمونەیەک دێنمە لەگەڵ گروپە گەڕۆکانە کە ئەتوانین ئەوە ببێتە خاڵێکی وەرچەرخێنەر لە ژیانی تۆدا و تۆ ببیتە نمونەیەکی ئەمە ئەڵێ لە لوبناان لە یەکێک لە گەڕەکانە کۆمەڵە ڕەفیقا بوون ئەبن زۆر کەڵە تێکەڵە بن یەکێکیان لە کاتی چوونەوە بە سیارەکەی ئەم وڵا ئەم ڕێکخراوە واتە لە ئەنجامی هەڵەیەک کە ڕەفیقەکانی کردبی بوو بۆ هۆی تیاچوونی بۆیان یەکی ناوێن نا ئێستا ناوێن ناوەیکێتی لاوان بۆ هۆشیاری کۆمەلگا و لە مرکزی سەرەکی لە لوبناە ئەم مرکزە لە زۆربەی وڵاتانە لە دوانزە وڵاتە ینی لە زانکۆکانی دوانزە وڵاتە نوێنەری هەیە ینی دام و دەستگای هەیە و سەرپەرشتی خەڵکیەکە بۆیە کەواتە ئەکرێت و ئەم بیرۆکەی کە لە مێشکی توایە لە ناو جامیعە سەر بگرێ و خەڵکی کەی ئیستفادەی دەکا مەوەستە بڵێ جا وەڵا بیرۆکەیەکم بۆ هاتوە من لە قۆناغی چوارەمام جا چۆن بیکەم ئەگەر من کردم کێ بەرهەمەکەی ئەخوا نا ئەی پیاو سەڵ نافەرموێ کە کاتێ قیامەت هات ئەگەر درەختێکت بەجەسەوە بوو نەمامێکت بەدەسود و بینێژە مەپرسە لەوەی دنیا وێرانە بیان ناجا کێ دوای بەرەمەکەی خوا کەواتە تۆ ژەگەر بتوانانی شتێکی باشتر و چاکترکەی بتانی شتی باش و ئەنجام ئەنجامت زۆر زۆر باشە بێ کەواتە ئێمە بۆ خۆمان بۆ حاڵەتە تایبەتەکانی خۆمان دەکرێ گروپە گەڕۆکەکان دروستکەین گروپی هۆشیاریە گروپی هۆشاری لادەکانە گروپی هۆشاری حتا ڕفیق و برادەرەکانە هەندێک حاڵەتی تایبەتی بە کچان هەندێک حاڵەتی تایبەتی بە کوڕان هەندێ کێشە و گیرگرستی ناو زانکۆ هەیە کە لەوانەی خەڵ پێی نەزانێ هەندێک کێشە گرستی مامۆستا هەیە لەوانەی خەڵ پێی نەزانێ بۆیە دەکرێت ئێمە ئیتیمامی پێ بدەین و بتانی ئەو گرۆک ئەو گروپانە دروست کرد خاڵێک هەشتم کە پێویستە باسی کەین ئەویش ئەوەیە خۆشەویستی و هاوسەرگیریە خۆشەویستی زانکۆ واقعکی تاڵە چونکە بۆ لەوێ دەڵێ من ئازادم لە بڕاردان و ژیانی داهاتوە بێ بەدەست خۆم بێ من خۆم سەرپەرشتی خۆمەکەم ژیان هەمووی هی منە داهاتوو دەبێ من بۆ خۆم دیاریکەم ژیانی زانکۆ ئێسا یان لەگەڵ ڕێزما بە تایبەتی لە شەرقا وایلیە هاتووە بۆ بە پێشانگای جلوبەرگ و خۆنواندن هەر کەسێ هەموو ڕۆژێک کە دێت جلێکی بۆ ڕۆژی دۆم جلی لەوە لەبەر ناکە اینجا تێکەڵاوی بۆ خۆی کارەساتە لە ناو ئەم وەزعا دروستە بێەوە بڕیاری هاوسەرگیری بڕیارێکی قرسە بە دوو ڕۆژ و بە سێ ڕۆژ و بە تەعاملێکی جوانە و دەموچاوی باشە و بنەماڵەکەی زۆر باشە وڵا زۆر ڕێک و پێکە لێرە و زۆر خۆی ئەپارز ئەمانە حاڵەتێکی تایبەتین تۆ دەبێ بڕیارەکەت بڕیارێکی کراسێک نیە بیکڕۆگە تااقەت و بای هەزار بێ دهزار بێ پ هزار بێ و وازی لێ نام بڕیارێکە تا کۆتایی تەمەنۆک و کوردەکەڵێ ئەوکەڵێ لە قیامەتیش لە کۆڵە نابێتەوە کەواتە دەکرێت ئێمە قسە لەسەر چی بکەین قسە لەسەر ئەمە بکەین کە ئەم بڕیارەی دەیدەین بۆ زەواج بیا خۆشەویستی لە ناو جامیعە یعنی بێنە بەرچوی خۆ تۆ زەواجی کردو لە یەکەم قۆناغی جامیعیت و تا لە بیدایەتەوە لە یعنی هیچ مەسروف و داهات ئەوەی هیچ داهاتێکت نییە دایک باوکت دەبێت خزمەتی تۆ بکە ئێستا دایک باوکت توی نردۆ بە جامی خۆت بە تەنای ئێستا لەو سەرەوە بە دوو نەفرە دەبێت دەبێت خزمەت توی دوو کەسکە واتە ئەگەر 600 هزاری داناوێ بۆ جەنابەت ئەبێ بیکا بە 600 هزار دینار بۆیە تۆ دەبێت بیر لەم حاڵەتانە بکەنە خوێن خەڵکێکمانێت چێ بە خارج ئەڵێ علاقەی لەگەڵا پیا کرد دوایەک ئافرەتەش فلیبینەکە چوە بۆ وڵات وازی لە جامعێ نامی چوو بە دوای بۆ ئەوێ لێ بیخوازێ کەواتە تۆ هەم کارانە ئەبێ مەسە لە بۆن بوونە ئەبێ ئاگاداربی ئەم کارانەی کە ئەتپارێزیێت لە ئەو حاڵەتانی تووشی ئەو هەڵانە بی یەکەم ناسینی خۆت و چاودێریکردنی خۆت مەڵێ کەس وڵا خۆ کەس دیار نیە الحەمدولی لە من هەرچی بکەم کەس دیار نیە خوا دیارە جارە پێشە بوو کەسێ اینجا خوێند چاودێری و ئاگاداربوونی یەکەم دەرکەوتن یەکەم حاڵەت کە دەرەچیت تۆ ئەگەر بە کەسێکی خوا نەخواستە کەسایەتی لاواز بێ هەر بۆڕۆت یاعی تا ئێوارە خۆت زۆر بە قوت کە پارۆ سەر سامان سەرفکە جلی جوان زۆر لەبەرکە یەکەم بینینی تۆ ئەوە وکەڵێ پێناسەی تۆیە چاوداخستن لەو حاڵەتانەی کە دەبینی محاوەەکە یەکەم نەزرەکە کردی تاو تووشی مسیبەتەبی ئەگار لە هاوڕێ خراپ بێ ئەمە حاڵەتی ترە حاڵەتانە دوورکەوتنە لەو شوێنانەی کە خەڵکی خراپی تایە با تۆ زۆر زۆر باش بی زۆر متەقی بی زۆر ملتەزیم بی زۆر کۆمەڵایەتی بی زۆر داخراو بی هەر تێکەڵاوی کەس نەکردێ بەڵام ڕێت کەوتە شوێنێکی خراپ خەڵ بەوە دەناسێ یعنی خۆتۆ مەرج نییە بڵێ وڵا جاوەڵا الحەمدا خۆم خۆم شکم لە خۆم نییە وڵا مەسەلە من خۆم من خۆم خۆمە ناسم نا خەڵک احتیما دەخواست سەر ئەوەی کە تۆ ئەیکەی کەواتە لە کوێ بینیتە خەڵ احتیما دەکاتە سەر ئەوە مەبە بە قوربانی فریودەر و هەڵخەڵەتێنەر و فێڵبازە خەڵکی باڵێ کورە یەک جارەوە بابم بێکۆ جگەرەیەکە خوێن دێ باشە نا هەر یەک جارە کورە سەیریانەکەین بەخوا سەیرێکی ئەوی نەکەین سەیرێکی بزانین چۆن عارەقن بزانین چۆن کورە ئەڵێن زۆر خراپە ئەبێ بە شەڕیان جاری وایە با بڕۆ سەیریکەین نا هەر یەکەم نەزرێت و مەوە بە حاڵەتێمانە اینجا دواتن نەوەڵا کاکە ئەم بەیانی امتحانمانە کاکە وەرە امتحانی چی کورە دێرە بەخوا لە ئەخیر و هەر دەرەچیت پاڕانەوە لە خوای گەورە بۆی بتپارێزێ ئەمەش زەرورە خەریک بوون بە ئامانجی گەورەوە تۆ بۆ ئامانجێکی گەورەتر بڕی کە یعنی دەتەوێت کۆمەلگا بگۆڕی دەتەوێت ئەم کۆمەلگایە لە حاڵەتێ لە حاڵەتەکانە بگۆڕی بۆ حاڵەتێکی تر کەواتە تۆ دەبێ ئامانجەکەت گەورەکەی و هەوڵ و مادووبوونەکان بخیتە کارەوە خاڵی نۆیەم بەم شێوەیە ژیانیان وێران بوو، ئەو کەسانەی کە ڕۆچوونەتە زانکۆ ئا بەم شێوەیە لێرەوە دەستی پێکرد، لە هاوڕێی خراپەوە، پەروەردەی توندی دوور لە خۆشەویستی و سۆز، حەزی زانین و بەئاگابوون، وەڵا بابزانم ئەم حاڵەتە چۆن بوو، ئەرێ باشە ئەڵێن ئەم خەڵکە ئاوا شتی خراپەکە با بڕۆم بزانم چۆنە، ئاوا شت ئەخۆن، ئاوا موخەدیرات ئەخۆن، ئاوا مەسەلە فشاری دەروونی و هەڵاتن لە واقع، جارێ کێشە و گیروگرفتێکی دەروونیم هەیە وەڵا ئەڕۆم کوردی ئەڵا سەرم گەرم ئەکەم، دەی ئەڵا با بڕۆم لەگەڵ فڵانە کەسا دوو سێ قسەی خۆش دەکەم دوو سێ نازانم یعنی کۆمەڵە شت ئینجا عارەق و مادە هۆشبەرەکان و جگەرە خواردن بیرۆکە ناتەندروستەکان کە ڕووت تێکە لە ناو کۆمەلگا نە بەم شێوازە بە مانای کەلیمە زۆر کراوە بە کە هەموو کەسێک تەماحە پێ بکات نە زۆر زۆر خراپیش بە کە بیرۆکەی شازت دەبێت مزگەوت و شوێنی بۆ چوونە تەندروستەکان نەفرێک و بیدایەتیش باسم کە براڵێ وەڵی ئەم فلانە کەسە کە زۆر بێتام و ناخۆشە و تعاملی زۆر خراپە لە مزگەوتە پەرۆردە وەڵامیش ناڕم کاکە خۆ مزگەوت ماڵی کەس نییە مزگەوت ماڵی هەمومانە کەواتە دەکرێت چەندێ مڵکی ئەوێ دا ئەوەنە مڵکی منە چونکە من خەڵکێک بە شێوازێکی تەندروست دێنم بۆ مزگەوت بە پەیوەندە نایاساوی ناشەرعەکان ئەمانە دیسانەوە ژیانە دوێرانەکە بە فیڕۆدانی کات، تەلەفزێۆن، ئەنتەرنێت، چاخانە، کافتریا، ئیرەیی و پێک وەکو یەک بوون. گۆرانی گۆڕانی گەورە ڕوودا تۆ مەسەلە بۆن و لەوێ خۆت بە تەنها بوو ئێسا سێرەکەی پێکەوەن لە هەندێک حاڵ کێشە خێزانەکان هەمیشە هەندێک جار کێسە خێزانەکان سەرمان لێتەکەدا و ژیانمان وێران دەکات شەش خاڵ هەیە کە دەبێ لە بیرمان بێ بۆ ئەوەی ژیانمان وێران نەبێ هەڵان هەڵا نەکردن و هەڵاکردن هەڵەکردن شوورەیی نییە بەڵکو دان پیانەنان هەڵە و شوورەیە بترسە لە وەسوەسەی شێتان و هەڵت هەلت بۆ هەڵت بۆر دەڕازێنێتەوە و چارەسەرت بە قرس دەکات جاریا هەڵەکە زۆر ئاوالێک زۆر بچووکەکە بەس چارەسەرەکە چێکا زۆر قرسێک وڵی ئەمن دەستکیش بۆ نەبی بە چەند چارەسەر ئەها فلانەکە زانێ فسارەکە زە حیاتە جەل ناو جامعە پێ شش زار تەلەبەی جامعە ئەزانێ وازی لێبێن بزانە ژیان بریتە لە کۆمەڵک بڕیاری بچوو کە ئێمە جێبەجیان دەکەین و جێبەجێکردنەکەی خۆمان هەڵێبژێنین بڕیار ئەوە بڕیارە بەڵام کێ جێبەجێەکە خۆمان ئەگاداری سۆز و عاتفە بە لە کاتی بڕاردانە بترسە لە ڕۆچون و لە ئەولەمە و کاریگەرەکانی ڕاگەاندن کە مەسە ڕاگەانتی چییە ئەوە چین تاهنشین گروپ و پێکەوە دانیشین قاچمان نەخینە سەر قاچی یەکتر و دەسمان مەسە نزیکە لێکوار سیر یەکترێکە بەخواجە جارێ بۆنی عارەقی یەکتر یەکتری بێ تااقەتەکەن پاشان ئەو سەرنجەی لە زانکۆی خۆمان هەمان لەسەر خۆمان بۆچوونی خەڵکیشە تۆ چ بۆچوونێکتە بێ لەسەر خەڵک خەڵکیش بە هەمان شەوە هەمان بۆچوونی هەیە خاڵی نۆیەم کە باسم کرد ئەفو خاڵی دەیەم خاڵی دەیەم کە ضرورە بیزانین کە کۆتاییە و گەشتوینەتە کۆتایی ئەویش خوا حافیز دو ژیانی دوای دەرچوون پەیوەندیە گەرم و پیرۆزەکان ئەو پەیوەندیانەی کە لە ناو جامیعا دروستت کردووە دەتگەێنێتە ئامانج و مەبەست و داوە گەورەکە ئەویش ئەوەیە داویکی گەورەیان بۆ داناوین کە دەرەچین خۆمانمان لێ ئەگۆڕێ مەرحەبایی کەس ناکەین مەرحەجارێ مامۆستا بدەڕیسە ئەکا ئەبێ ئامادەی بڵێ تۆ خۆی بە زۆرتر ئەزانێ لە کەسێک کە بنەڕەتیە و کاتی خۆی مامۆستای ئەم بووە کاتی خۆی ئەم ئەم ئەمی پێگەیان بەسا ئەڵێ من شەهادەکەم گەورەترە بۆیە نازناوی گەورە دکتۆرەوە دکتۆر فلانە کەسە وای لێ دێ دەگەڵ دکتۆرا نابێت تەعامل ناکات دابڕێ لە مشتەما ئەندازیارە وڵایە مندازیارە نییە هەر ئیشی تەنها چیە ئەبێ لەگەڵ ئێن مهندسەکە بۆی خیبرە و شارەزیان لێوگرێ وای لێ دە مرحەبای براکە براکانی خۆی ناکە مامۆستا وڵام مامۆسان جا چۆنە بێ لەگەڵ نە خوێنەوارەکان قسە بکەم ئە پارێزەرم دەبێ وەڵام من هەر چواردێوەکی بکەم ئەوە بکەم خاڵێکی تر لەم خاڵە کە ضرورە کۆتا خاڵە ئەوش ئەوەیە من ئەوە دەرچووم ئیتر ئێستا چی بکەم دەبێت لە ئێستاوە بینای چی بکەم داهاتووی خۆم کەمەوە داهاتوێکی گران و داهاتوێکی باش و ڕێکوپێک ئەنجام دەم بۆیە کۆتا خاڵ کۆتا بابەت کە ئێمە باسی ئەەکەین ئەوش ئەوەیە لە پێویستە قوتابی خۆشەویست ومێدەکەمی شاڵا باشترین کاتیان هەبێ و باشترین ئەنجامیان هەبێ ئەویش ئەوەیە لە ژیانە جامیعیس ئاسان و جامیعە خو زانکۆی ئاسان و زانکۆی قرس نییە بەڵکو تا قوتابی زیرەک و کەڵێ جددی هەیە لەگەڵ قوتابیە کە کەم تەرخەمە ئەدیسۆن ئەڵێوەکو بیدایەتیشتم لە سەدانەوە دوونۆی عبقەری بریتە لە هەوڵ و مادووبوونەکان و عراقی نێوچاو لە سەدایەکی بریتە لە توانا و زیرەکی فێربووم کە چۆن ببمە هاوڕێ لەگەڵ کۆمەڵێک کەسی جیاواز، شێوازی جیاواز، بیرکردنەوەی جیاواز، دەموچاوی جیاواز، لەگەڵ بیروبۆچوونی جیاواز و حەتا حەز و ئارەزووی جیاوازا توانیومە هەڵکەم و ببمە هاوڕێ و هاوەڵیان. خۆشەویستان بەم شێوەیە هاتینە کۆتایی بەرنامەی ئەمڕۆشمان، تا بەرنامەیەکی تر بەخوای گەورەتان ئەسپێرم خواتان لەگەڵ.